قەشە ئۆگەستین هاوچەرخی ڕماندن و داکەوتنی ئیمبراتۆریەتی ڕۆمان بە مەزنترین زانای لاهوتی ئەو سەردەمە دادەنرێت. کارنامەکانی کاریگەرێک بوون بۆ سەر ئەو بڕوا و هەڵوێستە ئاینیانە بە درێژایی سەدەکانی ناوەڕاست و بگرەتە ئەمڕۆش. ئۆگەستین ساڵی 354 زینی لە شاری تاگاسی ئێستا بازاری ئەحرەسی پێدەوترێت لە جەزائر لەدایک بووە. باوکی کابرایەکی بتەوان بووە، دایکی دیانێکی سەرسەختی پەڕگر بووە. لەسەر وشەی پەڕگر پەراوێزێک هەیە. پەڕگر واتە سەهەند، متطرف. کۆتایی پەراوێز. لەبەر ئەوە با منداڵی داشۆریان نەکرد. لەسەر وشەی داشۆریش پەڕاوێزێک هەیە. داشۆر جۆرە شتنێکی تایبەتە لە نێو دیاندا. کۆتایی پەراوێز. زیرەکی و چاپوکی هەر لە منداڵیەوە لێ دەرکەوتووە. لە تەمەنی شانزە ساڵیدا نێررا بۆ قەرتاجە بۆ خوێندن. لەوێ هاوسەری ژیانی پەیدا کرد و مناڵێکی زۆڵیان خستەوە. لە تەمەنی نۆزدە ساڵیدا بڕیاریدا کە بکەوێتە خوێندنی فەلسەفە، بەڵام دەست بەجێ بایدا بەلای ئاینی مانیدا. لە سەرەتادا بڕوای بەهێز نەبوو بە ئایینی دیان، باوەڕی وابوو کە هیچ خۆشنوودییەک ناداتە مێشک، بەڵام لە تەمەنی بیست و نۆ ساڵیدا کاتێک کە چوو بۆ ڕۆما و میلانۆ، باکووری ئیتاڵیا، و بووە ئوستادی زانستی ڕەوانبێژی و وتاربێژی، لەوێ دەکەوێتە خوێندنەوە و لێکۆڵینەوەی فەلسەفەی ئیفلاتۆنی نوێ، دەقێکی ڕاستکراوەی فەلسەفەی ئیفلاتۆنییە. هەر لەوێش شاری میلانۆ خۆی ناساند بە قەشە ئەمبروس گەورەی قەشەکانی ئەو سەردەمەی میلانۆ. زۆر بە تەوس و هۆشیارییەوە گوێی بۆ ڕاوێژ و ئامۆژگارییەکانی دەگرت دەربارەی ئایینی دیانی لە شێوە و ڕواڵەتێکی بەسوود و بەچێژ و جواندا. ئیتر لە تەمەنی سی و دوو ساڵیدا ئەم پیاوە دوودڵە بووە دیانێکی دڵسۆز و زۆر چوست. لە ساڵی سێ سەد و هەشتا و حەوت ی زایینیدا قەشە ئەمبروز بە دەستی خۆی دا شۆری کرد و لە پاشان گەڕایەوە بۆ جەزائر. ئۆگەستین لە ساڵی سێ سەد و نەوەد و یەک ی زایینیدا بووە یاریدەدەری گەورەی قەشەکانی هیپۆ. پاش پێنج ساڵ ئەمبروز مرد و ئۆگەستین جێی گرتەوە، ئیتر هەر لە سەر ئەو کار و فەرمانەی مایەوە تا دوا ژیانی. هەرچەندە هیپۆ شارێکی بچووک بوو، بەڵام زرینگی و ڕۆشەنبیری و فرەزانی ئۆگەستین لای هەمووان دەنگی دابووەوە، تا وای لێ هات بووە یەکێ لە پێشەوا باوەڕپێکراوەکانی کەنشتە. ئۆگەستین پیاوێکی بە ژن لاواز بوو، بەڵام ئاوەزێکی بە پێز و زرینگی هەبوو. بە یارمەتی نووسەرێک توانی چەند ژمارەیەک لە پەڕاوی ئایینی دابنێت. ئەوەی کە ئێستا مابێت خۆی ئەدا لە نزیکەی پێنج سەد نامەی موچیار و دوو سەد نامیلکە. لەو پەڕاوانەی کە زۆر بایەخی پێ دەدا پەڕاوی، شاری خودا و پێلێنانەکان بوو، بەڵام ئەمەی دوایینیان کە لە ساڵانی چلەکانی ژیانیدا نووسییەوە بە بەچێژترین و بەپیتترین پەڕاوی دادەنرێت. زۆربەی ئەو پەیام و موچیارانەی ئۆگەستین بریتی بوون لە پوچاندن و ڕەخنە بۆ سەر ئایینی مانی و گشت تیپە دیانە فرەبەرەکان. هەروەها بەشێکیش بوون لە ڕوونکردنەوەی ڕێبازگا و بڕوای ئایینی ئۆگەستین خۆی. بیلاجیۆس کە تەرسایەکی ئینگلیزی بوو لە ساڵی 400 زینیدا هاتە ڕۆما لەوێ چەند ڕێبازێکی لاهوتی سەیری پێشکەش کرد دەیوت کە مرۆڤ بێگوناهە، ئازادیشە لە هەڵبژاردنی کردەوەی چاک و خراپ. هەر بە ژیانی لە چاکە و فەڕ و کردەوەی خاس لەوانەیە سەرفرازی دەستکەوێت. بەڵام ئۆگەستین خاوەن دەسەڵات توانی بە نووسین و کۆڕگرتن بەرپەرچی ڕێبازەکانی بیلاجیۆس بداتەوە بەڕایی خۆنەناسی بۆ دەربکات. لەسەر وشەی بەڕایی پەراوێزێک هەیە، بەڕایی واتە فەتوا. کۆتایی پەڕاوێز. بێبەری کرد لە هەموو کاروبارێک و ئنجا لە ڕۆمایش شار بەدەری کرد. بە بیرڕای ئۆگەستین بێت هەموو کەس بە گوناهی ئادەمەوە جیرۆ دەیە بە ڕێژەن و ئافرینی خوایی نەبێت لەسەر وشەی بەڕێژەن پەراوێزێک هەیە ڕێژەن واتە بەرەکەت کۆتایی پەراوێز هیچ کەسێک بەکارە چاکە تایبەتیەکانی سەرفراز نابێت پێشتریش ئەم بیروڕایانەی ئۆگەستین هەبوو بە پەرت و بڵاوی، بەڵام ئۆگەستین بە زرینگی و ئەو بیرانەی لە بڕوا و ڕێبازگەی دیانیدا چەسپاند، بیر و بڕواکانیشی سەبارەت بە با، کارێکی زۆر مەزنی گێڕا بۆ سەر ئەو هەڵوێستانەی سەدەکانی ناوەڕاست. ئۆگەستین پاش ئەوەی باوەڕی خۆی گۆڕی و هاتە سەر ئایینی دیانی، خۆی لە باکاری تەکاندەوە. هەروەک لە نووسینەکانیدا دیارە و ئاشکرای دەکات و دەڵێت، هیچ شتێک وەک با و باتێکەڵی نییە کە هەروا بە ئاسانی بتوانرێت خۆمانی لێ دوور بخەینەوە. جا باتێکەڵی ڕەنگ بێت بۆ ئۆگەستین زۆر سەخت و زەحمەت بووبێ، بەڵام خەباتی بێوچانی و دانبەخۆداگرتن و دوورەپەرێزیی تایبەتی لە باتێکەڵی و بیروڕاکانی لە بارەیەوە زۆر بە وردی لە پەڕاوەکەیدا پێلێنانەکان ڕوون و شی دەکاتەوە. ئیمپراتۆریەتی ڕۆما لە ژیانی قەشە ئۆگەستیندا بەرەو ڕماندن و داکەوتن دەچوو. ئەو نووسینانەی هۆیەک بوون بۆ تێچوون و گواستنەوەی زۆر لەو فەلسەفە یۆنانییانە بۆ ئەوروپا لە سەدەکانی ناوەڕاستدا بە تایبەتی فەلسەفەی ئیفلاتۆنی نوێ و فەلسەفەی دسکارتس دیکارت کە دەڵێت لە یەکێ لە وتەکانیدا من بیر دەکەمەوە کەواتە من هەم. ئۆگەستین بە دوازانەی لاهوتی دیان دادەنرێ تا دوا سەدەکانی ناوەڕاست. نووسینەکانی زۆر کاریگەر بوون با درێژایی سەدەکانی ناوەڕاست، هەروەها کاریگەر بوون بۆ سەر زۆر لە پیاوانی ئایینی بەناوبانگ وەک تۆماس ئاکۆنیاس و لۆثەر و کالڤن. ئۆگەستین ساڵی چوار سەد و سێ ی زایینی لە شاری هیپۆ مرد. پاش ئەوەی ژیانێکی حەفتا و شەش ساڵەی بەسەر برد. لەو ساڵانەی مردنیدا خێڵە فندالییە بەربەرییەکان گەمارۆی شاری هیپۆیان دا و شارەکەیان سەرانسەر وێران کرد و سووتاند. بەڵام تەنها کاتیدرائیی ئۆگەستین و نووسینەکانی لە سووتاندن ڕزگاریان بوو.